ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەش ئەکرێ ئەم بەرنامەیە لە مەدۆ پێشکەش کردنی فریشتە مستەفایە بەرنامەی نۆژین. سڵاوتان لەبێ بەڕێزان ئەڵقەی کنەی بەرنامی نۆژینتان پێشکەژەکەم بە هاوکاری کاک تاریخ لەگەڵتانەوە مرۆڤ خۆی دەتوانێ خەڵکی فێر بکا کە چۆن دەیەوێ هەڵسوکەوتی لەگەڵدا بکا. خەڵک چۆن لەگەڵ ئێوە جوڵێنەوە؟ ئایا بەردەوام خراپ کەڵکتان لێوەردەگرن؟ ئایا هەست دەکەن وەک کەسێکی سەربەخۆ ڕێزی تاوتان بۆ دانانرێ؟ ئایا هاوڕێ یان هاوکارەکانتان لە کارێکی بە کۆمەڵ هیچ نیازێک بۆ ڕاوێژکردن لەگەڵ ئێوە نابینن؟ ئایا بەپێی حەز و خواستی کەسانی تر ئەو کارانەی لێی بێزارن بە ئێوە دەسپێردرێ؟ ئەوە ئێوەن کە خەڵک فێرەکەن چۆن هەڵسوکەوتتان لەگەڵاکەن. هەرکاتێک هەستتان کرد دەوروبەر بە کردار و وتاری خوان خراپ کەڵک لە ئێوە وەردەگرن، لە خۆتان بپرسن، چیم کردووە کە ڕێگەم داوە ئەوان خراپ کەڵک لە من وەربگرن؟ ئەگەر لە بەرامبەر پەرچەکرداری ئەوان خۆتان بە لێپرسراو نازانن بە دڵنیاییەوە ئێستایش لەژێر کاریگەری و کۆنترۆڵی ئەواندان. فەیلەسوفێکی ئەڕۆمی ئەڵێ، کەسێک کە ئێوە دەکاتە ئامڕازی دەست بەڕواڵەت ئیهانەی ئێوە ناکا، بەڵکو کاردانەوەی کردەوەکە لە مێشکی ئێوەدا بە ئیهانە لە قەڵەم ئەدرێ. لەمڕووەوە هەر کاتێک لە کەسێک دڵگران دەبن، چۆنێتیی بیرکردنەوەی ئێوە هۆکاری دڵگرانیی ئێوەیە. لیدیا سیگۆرنی نووسری ناوداری سەدەی نۆزی ئەمریکا لەبارەی کەسە خەمبارەکانەواڵێ لە خەم خۆتان بە دوور بگرن خەم نەخۆشیەکی ڕۆحیە ئەگەرچی ژیان سەرانسەری خەم و خەفەتا لەگەڵەمەشدا فکرێک کە بە شێوەیەکی پۆزیتیڤ لە شتەکان بڕوانێت و هەر دیاردەیەکی نەناسراو بە باش و جوان پێناسە بکا، پێگەیەکی بەهێز و سەرنجڕاکێشی هەیە. ڕۆحی خەمبار بە شێوەیەکی گشتی ڕووداوە ناسازگارەکان ناسازگارتر ئەبینێ، بەڵام بزە و پێکەنین کە باسی تۆفانێکی گەورە دەکا لەناو دەبا. خۆ دوورخستنەوە لە کەسە نێگەتیڤەکان و خەمبارەکان باشترین ڕێگا بۆ ڕووبەڕووبوونەوەیە لەگەڵیان. ئەو کەسانەی بەردەوام جووکەیان دێ و، پرتە و بۆڵەیانە بە بەردەوامی کۆڵێکیان لە گلەیی و هاوار پێیە و بەردەوام دەیانەوێ کەسانی تر بەرەو پێگە ناکامەکانی خۆیان ڕاکێشن و لە چارە ڕەشی خۆیانا بەشداریان پێ بکەن. هیچ کەسێک لە دنیادا مەجبوور نییە ببێتە هاودەمی ئەم جۆرە کەسانە، هەڵبەت دەکرێ بەردەوام یارمەتی و دڵیان بدەنەوە، بەڵام ئەگەر زانیتان خۆ تێهەڵقورتاندنی ئێوە لە کەمکردنەوەی خەم و خەفەتی ئەوان کاریگەری نییە پێش ئەوەی ئەم نەخۆشییە ماڵوێرانکەرە زۆرن ئەو کەسانەی کە یانەوێ بە ڕوخسارێکی خەمبار هەستی هاودەردی ئێوە ببزوێن و بەرەو لای خۆیان ڕاتان بکێشن. ئەگادار بن ئامادەبوونتان لای ئەم کەسانە نەبێتە جۆرە عادەتێک و نەبێتە هۆی بەردەوامبوونی کردەوە نابەجێیەکانی ئەوان. لە ڕاستیدا ئێوە با بەجێهێشتن و تەنیا هێشتنەوەی ئەوان ئەوان فێر دەکەن کە واز لە گلەیی و گازندە بهێنن و کاتەکانی خۆیان بە ئەنجامدانی کارە سوودبەخشەکانەوە بەرنە سەر هەروەها ئاگاداری ئەو کەسانە بن کە بەردەوام ماکار و وتاری خەڵک دەدەنە بەر پەلاماری ڕەخنە و عەیبیان لێ دەدۆزنەوە. ئەم کەسانە بەردەوام بیر لە لایەنە نێکەدیفەکان دەکەنەوە و بە وەسفکردنی ڕووداوە ناخۆشەکان جۆرێک لاوازی بێهیوایی و تاریکیەڵێنەوە و دەوروبەری ئێوە ڕەش و تەم و مژاویەکەن و هیچ کات بۆ ڕزگاربوون لەو کۆت و بەندە یەخسیری کردوون هەوڵ نادەن. کەواتە هاودەمی و دانیشتن لەگەڵ ئەو کەسانەی کە بەردەوام پرتە و بۆڵیان هەیە و سکاڵا دەکەن کارێکی باش نییە چونکە ئەمانە وتاربێژی نائومێدین و بە وەسف کردنی ڕووداوە ناخۆشەکان وەک کوشتن و بڕین و دزی و ڕووداوی ناخۆشی دوێنێ و باری ئابووری خراپی وڵات و ناخۆشی خۆیان و کەسانی تر کەش و هەوای خراپی ئەمساڵ و بێکاری مێشکی ئێوە لەسەر لایەنە نێگەتیڤەکان هەر تەرکیز پێکەن و بۆشاییەک بۆ پۆزێتیڤ بیرکردنەوە ناهێڵنەوە. لە ڕاستیدا کردەوەی ئەم جۆرە کەسانە بە درێژایی ساڵ لەلایەن کەسانێک کە ڕازی بوون بە بیستنی ڕووداوە نێگەتیڤەکان بەهێز بووەو بۆیان بووەتە عادەتێک. باشترین شێوەی ڕووبەڕووبوونەوەی نێگەتیڤبێژەکان ئەوەیە کە بە هەڵسوکەوتێکی گونجاو وا پیشان بدەین کە خوازیاری بیستنی گلەیی نابەجێکانی ئەوان نین. بۆ ڕزگارکردنی ئەم کەسانەی کە بەردەوام گلەییەکەن لەو داوەی بۆ خۆیانیان بڵاوکردووەتەوە بەو کارانەوە سەرقاڵیان بکەن کە بۆی تامەزرۆن، ئەگەر هەوڵەکانی ئێوە نەگەیشتە ئەنجام لە دانیشتن لەگەڵیانا خۆتان بپارێزن، ئەگەرنا دەبنە قوربانیی گلەیی و گازندەکانیان و دەچنە ڕیزی ئەوانەوە. دووبارە سڵاوتان لەبێ بەڕێزان لە بەرنامی نۆژین لەگەڵتانین. ئەوترێ ئەگەر شێوازی پێکەنین فێری خۆمان بکەین هەمیشە توانین سەرگەرم و سەرقال بین چڵی تەڕ و پاراوی گاڵتە یارمەتیی مرۆڤەدا لە کاتی تێکەوتن لە گوفتار و کردار و کاتی بینینی ئاگادارییەک لەو شێوەی کە دەڵێ لە لایەن دەرچووی زانکۆیەکی موعتەبەرەوە لە ماوەی سی ڕۆژدا وەک بولبول بە ئینگلیزی قسە بکە پڕ بە دڵ پێ بکەنی. لقی سەوزی سوپاسگوزاری دروستکەری هێلانەی گەرم و نەرمی باڵندەی شینی خۆشبەختییە. دڵی پڕ لە سوپاسگوزاری ئیتر شوێنێکی نییە بۆ نیگەرانی و تۆڵەکردنەوە و تاڵی چەشتن. سوپاسگوزاری کێشکەری ڕەحمەت و نیعمەتە، بەتایبەت کاتێ مرۆڤ سوپاس و پێزانینی ڕاستگۆیانەی خۆی شادومان و ملکەچانە بەرامبەر بە خوای خۆی و ئەو کەسانەی هاندەر و ئیلهامبەخشی بوون دەرئەبڕێ. ئەگەر ڕۆژێ بە دەرگایەکی گەورە گەیشتی کە بە ئاستەم داخرابوو مەترسە و بێ هیوا مەبە چونکە ئەگەر بڕیار بوایە نەکرێتەوە لە جێگەکەیدا دیوارێکیان دروست ئەکرد. سەرکەوتن مەعشوقێکی دڵ ڕەقە. چونکە تەنها بۆ کەسانێک زەردەخەنە ئەکاو دەچێتە ئامێزیان کە بوێری جەنگیان هەیە لەگەڵ دێوی شکستدا دەتوانن لە تاریکترین شەوەکاندا زەردەخەنەیەکیان لەسەر لێو بێ تۆکمەترین تەنێک کە لە لاشەتدایە هزری تۆیە لاشەتان بە بەراورد بە هزرتان زۆر نەرم و نیان و مەتاتیە بەو جۆرەی کە مرۆڤ لە زێنی خۆیدا بیرەکاتەوە جەستەشی بە هەمان شێوەیە ئەگەر خوازیاری وەرگرتنی ببەخشە ئاسایشی ڕاستەقینە لە هەناوی ئێوەدایە نەک لە ژمێرەی بانکیتاندا. یەخسیری دیکتاتورەتی فیکری هیچ کەسێک مەبەن، ڕێگە جیاوازەکانی ژیان تاقی بکەنەوە، بێگومان بۆ هەر کەسێک ملیۆنەها دەرفەت بوونی هەیە. هەر کاتێک چاوڕوانی خۆتان لە ئەوانی تر تا ئاستی هیچ کەم کردەوە، ئەو دەمە دەبنە خاوەنی هەموو شتێ. کاتێک سەرکەوتنێکی گرنگ بەدەست دێ، چاوەڕوان مەبە هاوڕێکانت قریوە و هەر هەلەتان بۆ بکێشن. بەڵکو دەبێ چاوەڕێی بەرخوردی دوژمنکارانە بن لەلایەن نزیکترین هاوڕێتانەوە. ئەوەت لە یاد بێ کەسانی لاواز ڕێگای ژیانی خۆیان بە ئەگەر و ڕەنگە و بەڵام فرە فرش ڕێژ دەکەن و کەسانی بەهێزیش بە من دەمەوێت و من دەتوانم. ئێوە سێتێکی کامڵن کە بۆ مەبەستێکی تایبەت پێتان ناوەتە مەیدانی بوونەوە. گەڵایەک لە دار ناکەوێ مەگەر کاریگەری لەسەر یەک بە یەکی ئێمە جێ بهێڵێ. تکایە هەمیشە لەو کەسانە بن کە ژیان باشتر و تازەتر دەکەنەوە بۆ هیچ کارێک پیر نین تەمەن لە دەستی ئێوەدایە و دەتوانن بەبێ گوێدانە تەمەنێک کە هەتانە هەست بە لاوێتی یان پیری بکەن ئەگەر جارێک شکستت هێنا هیچ دەلیلێکی نییە کە جارەکانی تر هەم ئەزموونێکی تاڵت بە نسیب بێ ژیان ئەزموون بکە تا چێژ وەربگری. وشکبوونەوەی هزری یەکێک لە گرنگترین و باوترین ئەو دەردانەیە کە گرۆیەکی زۆر لە خەڵکی بە توندی بەدەستیەوە دەناڵێنن. هەر کارێکی شایستە و هەر هزرێکی باش جوانی بە سیمای مرۆڤ دەبەخشێ. هەر شتێک لە دڵدا پەروەردە بکەی بە چاو دەیبینی. ئەڵێن ڕۆژێک پیاوێکی دەوڵەمەند بە ئۆتۆمبێلە نوێ گرانبەهاکەیەوە بە خێرایی بە شەقامێکدا تێپەڕی، لەناکاو لە نێوان دوو ئۆتۆمبێلی پارککراوەوە مناڵێک پارچە خشتێکی تێگرت. پیاوەکە بە پەلە دابەزی و بینی ئۆتۆمبێلەکەی زیانی بەرکەوتووە. بەرەو لای مناڵەکە ڕۆیشت تاوەکو بیگرێت و تەمێی بکا. مناڵەکە بە گریان و هەوڵێکی زۆرەوە توانی سەرنجی شۆفێرەکە بەلای پیادەڕۆیەکەدا ڕابکێشێت و کە برا ئیفلیجەکەی لەسەر گالیسکەیەک کەوتبوو بە زەویدا. مناڵەکە وتی، ئێرە شەقامێکی چۆڵە و بە دەگمەن کەسێک ڕادەبوورێ پێیدا. هەرچەند چاوەڕوانیم کرد داوا ی هاوکاریم لە شۆفێرەکان کرد کەس گوێی پێ نەدا برا گەورەکەم لە گالیسکەکەی کەوتۆتە خوارەوەو منیش توانای بەرزکردنەوەم نیە بۆ ئەوەی تۆ بوەستێنم ناچار بووم سود لەم پارچە خشتە ببینم شۆفێرەکە بە بیستنی قسەی مناڵەکە بێدەنگ بوو کەوتە دەریای بیرکردنەوە پاشان براکەی بۆ خستەوە سەر گالیسکەکەو بەجێی هێشتن.